هەر پێت شاد نەبووم. داوای شیعرێکت لە من کردبوو بۆ خۆت نەهاتی خەڵکت ناردبوو. هەتاکو بەرگی بوکێنی شعرم بکەم بە بەر تاو لەبەر تا بمرم ئەوە ئەمرم و هەر پێت شاد نەبووم لەو دنیا ئەبێ بۆ من بی تەنیا ئەگەر لەو دنیا زۆڵمم لێکرا ئیتر فەرق کوا لە هەردوو دنیا بیستومە ئەڵێن ئەوەی کە ئەمرێ لەو دنیا جێگەی حەقی خۆیەگرێ هەر ئامێزی من جێ هەقی تۆیە ئەگەر وانەبوو هەمووی درۆیە